گەیشتین بە پاری نۆ ڕێگەی پەیوەستکردنی کەسانی تر بۆ هاوڕێتیان نامەیەکی تایبەتم هەبوو کە بۆ مەبەستی پۆستکردنی چوبوومە فەرمانگەیەکی پۆست و گەیاندن لە کۆڵانی سیوسەی شەقامی هەشتی نیویۆرکدا بوو لە ناو ڕیزەکەدا وەستا بووم لەوەی کە لە ڕوخساری خەمۆکی کارمەندی پسوڵەدا بینیم ناڕەحەت بووم بە هەموو بوونیەوە دەری دەخست کە لە کارەکەی بێزارە کاری ئەو فرۆشتنی پول کێشکردنی زەرفی نامە پارە و کردنەوە و سوڵەبڕین و هەندێک کاری تری لەم بابەتە بوو کە ڕۆژ بە ڕۆژ و ساڵ لە دوای ساڵ دووبارە دەبۆوە. بە بینینی ئەو کارمەندە بە خۆمم وت، پیاو، هەوڵ بدە ئەویش وەکو خۆل لێ بکەی. وەڵامی ئەو بانگهێشتەی ناخی خۆمم دایەوە. هەوڵی خۆم دەدەم. پولفرۆش دەبێت پەیوەست بێت. هەر ئێستا هەنگاوی یەکەم هەڵدەگرم. بەڵێ بەڕێزان، بۆ هەڵگرتنی هەنگاوی یەکەم لەو ڕێڕەوەدا کە ئەویش وەکو خۆم لێ بکەم، دەبێت سەری قسەی لەگەڵ. کەمەوە، بە خۆمم وت هەوڵبدە قسەیەکی دڵنشینی پێ بڵێی تاکو سەرنجی بەرەو لای تۆ بێ، لە خۆمم پرسی چ جۆرە قسەیەک لە دڵی ئەودا دەچەسپێت، قسەیەک دەربارەی کارەکەی بکە، کارێک کە پەیوەندی بەوەوە هەبێت و لە هەمان کاتدا بۆنی ستایشی لێ بێت، چ شتێک لەم پیاوەدا هەیە کە بەڕاستی جێگەی بایەخ و ستایش بێ؟ وەڵامدانەوەی بەم پرسیارە زۆر سەخت بوو، چونکە لەم قۆناغەدا کە تایبەتی بوو لایەنی بەرامبەر بۆ من کەسێکی نامۆ بوو بێجگە لە ڕووکەش و ئەوەی کە دەمبینی هیچی ترم لە بارەیەوە نەدەزانی لە هەمان کاتدا کە بیرم دەکردەوە چی بڵێم و چۆن قسەی لەگەڵ بکەم لە پڕ پیاوەکە جوڵەیەکی کرد کە بووە جێی سەرنجم ئەم بابەتە جێی ستایش بوو کارمەندەکە لە هەمان کاتدا کە خەریکی چێژکردنی زەرفەکەی من بوو سەری بەرز کردەوە تا شتێک بڵێ لەو کاتەدا سەرنجم بەلای قژەکانی کە زۆر بە شێوەیەکی جوان وەستابوون ڕاکێشرا و هەر بۆیە دەست بەجێ وتم، حەزم دەکرد ئەو قژانەی تۆم هەبووایە. پیاوەکە لە سەرەتاوە بە سەرسوڕمانێکەوە سەیری کردم، ئەو کات بە شەرمەوە زەردەخەنەیەکی کرد و وتی، ئێستا قژەکانم پڕی و جوانی جارانی نەماوە. من دڵنیام کردەوە کە قژەکانی سەری لەو قژە جوان و سەرنجڕاکێشانەن و بۆم ڕوون کرد. کردەوە بۆی هەیە قژی ئێوە ئەو شکۆی جارانی لە دەست دابێ بەڵام بێ گومان بن هێشتا لە حاڵێک دایە کە زۆر کەس ئارەزووی هەبوونی دەکەن کە یەکێک لەو کەسانە خودی خۆمم پیاوەکە لەم ستایشەی من سەرسام بوو وەک بڵێی چاوەڕێی هەلبکە بە گەرم و گوڕیەوە دەستی کرد بە قسە کردن کۆتا ڕستەیەک کە پیاوەکە پێی وتم ئەمە بوو هەق بە ئێوەیە چونکە زۆر کەس باسی قژیان کردووم دەبێت بەلایانەوە سەرنجڕاکێش بووبێ پێویست نیە ئەم مەسەلەیە بەیان بکەم بەڵام دەتوانم دڵنیا بم لە بردنەوەی خۆم بەوەی کە ئەو لاوە ئەو ڕۆژە گەلێک خۆشحاڵ و خۆش کەیف بووە بێ گومانم کە ئەو چەند شەوە لەگەڵ هاوسەرەکەی دەربارەی ئەم بابەتە دواون بەبێ گومان لە ئاوێنەدا سەیری خۆی کردووە و لەوەی کە بایەخی پێ دراوە چێژی وەرگرتووە بێ گومان لەبەردەم ئاوێنەکەدا بە خۆی وتووە بەڕاست قژەکانم جوانن؟ ئەمە باشییەکە کە زۆر کەس لێی بێبەشن لە بەسەرهاتی ئەو کارمەندە لاوە، ماوەیەک تێپەڕی ڕۆژێکیان لە ناو کۆمەڵێکدا قسەمان دەکرد داستانی ئەو لاوەم باس کرد کاتێک قسەکانم تەواو بوو پیاوێک لە منی پرسی لە وتنی ئەم بابەتە چ سوودێک بەر تۆ کەوت لە خۆمم پرسی دەبوو چ سوودێکم بەرکەوتایە بەڕاست لەم بابەتەش دەبێت چاوەڕێی سوودێک بوومایە ئازیزان نەمویست بابەتەکە بدەمەوە بەڕووی ئەو پیاوەی کە سوودی ئەم کارەی منی سی بوو بەڵام ئەمە بۆ ئێوە دەڵێم بەو ئومێدەی کە ئەنجامی گونجاوتان لێی دەستکەوێت ئەگەر خۆپەرستی تا ئەو پلەیەی ئێمەی پەست و حەقیر کردبێت کە خۆمان بگرینەوە لە بەخشینی کەمێک شادی و دڵخۆشیەکی بێ بەها بە دەوروبەرمان چۆن دەتوانین چاوەڕێی ئەوە بین کە کەسانی تر ئەو شتانەی کە بەهادارن لێمان نەگرنەوە؟ کاتێک کە بە ستایشێکی کەم لە خەڵکانی تر دەتوانین شادمانیان بکەین و هیچیشی تێنەچێت، ئەی بۆچی خۆمان لەم کارە دەدزینەوە؟ بۆچی دەبێت لە وەها کاتێکدا نیازی سوودبردنمان هەبێت کە رێ بدەین بە خۆمان تا ئەم پرسیارە بکەین، لە وتنی ئەم بابەتە چ سوودێکت دەستکەوت؟ ئەگەر بە واقیعی وەها مەبەست و بۆچوونێکمان هەبێ، بەڕاستی خاوەنی دەروونێکی پەست و بێنرخین و حەقی خۆمانە کە لە ژیاندا تووشی شکست و بێئاکامی ببین و کەسیش فریامان نەکەوێ، بەڵام لە وەڵامی ئەو پیاوەدا کە لە منی پرسی چ سوودێکت بەدەست هێنا؟ دەڵێم من شتێکم لەولاوە داوا کرد، شتێکی گرانبەها و بێگومان بەدەستیشم هێنا، ئەو شتەش ئەوە بوو کە هەستم کرد کارێکم بۆ ئەنجام داوە بەبێ ئەوەی چاوەڕێ بم لە بەرامبەردا خزمەتێکم پێ بکا. ئێوەش سەرنج بدەن، وەها هەستێک ئەگەر شێوازی چوارچێوەی لە بیرماندا بگرێت، بەردەوام لەسەر درەوشاوەیی خۆی بەردەوام دەبێ، یاسایەکی زۆر گرنگ لە ڕەفتاری مرۆڤدا بوونی هەیە کە ئەگەر ئێمە پەیڕەوی لێ بکەین هەرگیز ناکەوینە زەحمەتەوە. ئەگەر هاتوو لەم یاسایە پەیڕەویمان کرد ئەوا ژمارەیەکی زۆر هاوڕێمان بۆ پەیدا دەبێت و هەمیشە خۆشحاڵ دەبین، بەڵام لەگەڵ ئەوەی ئەم یاسایەمان خستە ژێرپێ تووشی زنجیرەیەک گرفتاری دەبین کە کۆتایی نایەت، یاسای مەبەست ئەمەیە هەمیشە کارێک بکە کە بەرامبەرەکەت وەها هەست بکات کەسێکی گرنگ و بەنرخە. هەر بەو جۆرەی کە پێشتر لە زاری پڕۆفیسۆر جان دیوی گێڕامەوە لە مرۆڤدا مەیلی گرنگبوون قوڵترین و ڕیشەدارترین هاندەرەکانە و پڕۆفیسۆر جیمس دەڵێت قوڵترین هاندەر لە سروشتی مرۆڤدا تینوێتی ئەوە بۆ ئافەرین و ستایش کردن. ئەم هەندەرە مایەی بەرزی مرۆڤە بەسەر ئاژەڵاندا، هەرەمە هەندەرەیە کە بۆتە هۆکاری پەیدابوونی شارستانیەت. فەیلەسوفەکان بەدرێژایی هەزاران ساڵ لە کۆششدا بوون تاکوو کۆمەڵە یاسایەک بۆ پەیوەندیەکانی نێوان مرۆڤ دابنێن و بەرهەمی بیروڕاکانیان لەم بارەیەوە تەنها یەک بنەما بووە و ئەم بنەمایە شتێکی تازە نیە و مێژووی هاوتایە لەگەڵ مێژووی مرۆڤایەتیدا. زەردەشت ئەمەی سێ هەزار ساڵ لەمەوبەر بە قوتابیەکانی فێرکرد. کۆنفوشیوس. بیست و چوار سەدە لەمەوبەر ئەمەی بە چینیەکان فێرکرد. لاوتسە، دامەزرێنەری ئاینی لاوتسە، ئەوەی لە شیوی هاندا فێری خوێندکارەکانی کرد، بوزاش ئەم بنەمایەی لە تەنیش ڕوباری پیرۆزدا بە هەزاران ساڵ پێش ئێستا بە پەیڕەوانی خۆی فێرکرد. حەزرەتی عیسا سەلامی خوای لێ بێ نزیکەی بیست سەدە لەمەو پێش لە گردۆڵکە بەردینەکاندا ئەم بنەمایەی فێری خەڵکان دەکرد، شتێک کە حەزرەتی عیسا وەک بیرۆکەیەک بەیانی دەکرد، ئوم چینە گرنگترینیان سابێت لە جیهاندا. ئەوەژەمەیە لەگەڵ خەڵکاندا هەر بەو جۆرە مامەڵە و ڕەفتار بکەن کە حەز دەکەن خەڵکان لەگەڵ ئێوەدا وەها بن، پەندێکی فارسی هەیە کە دەڵێ، بۆ کەس بە ڕەوای مەزانە ئەوەی کە بۆ خۆت بە ڕەوای نازانی. ئێوە دەتانەوێ کەسانی دەوروبەرتان بە پێی مەیلی ئێوە هەڵسوکەوت بکەن و ڕێزی تایبەت بۆ بەها واقیعییەکانتان دابنێن. ئێوە دەتانەوێ لە دونیای بچووکتاندا، هەست بە گرنگ بوون بکەن ئێوە دەتانەوێت جوێ لە چەور زمانی و پیا هەڵدانی درۆیین بگرن بەڵکو تینووی ستایش و ئافەرینی واقیعی و گەرمو گوڕن ئێوە دەتانەوێت دۆستان و هاوکارانتان هەر بەو جۆرەی کە چارلس شواب وتی بە گەرمو گوڕیەوە ستایشتان بکەن و لە باس کردنتاندا دەست بڵاو بن ئێمە هەموومان ئەمەمان دەوێت کەواتە ئازیزان با ئەو یاسا زێڕینەی لای سەرەوە بەکار ببەین و لەگەڵ خڵکاندا بە هەممان شێوە ڕەفتار بکەین کە چاوەڕێین ئەوان لەگەڵماندا ڕەفتار بکەن. چۆن؟ چ کات؟ وەڵامەکەی ئەمەیە لە هەموو کات و لە هەموو شوێنێک، بۆ نموونە من لە بەڕێوەبەری بەشی زانیاری ڕادیۆ ستیم پرسی ژمارەی نووسینگەی کاری هاری سون چەندە؟ ئەم دەرگاوانە کە بەرجێکی نوێی ڕەسمی لەبەر کردبوو لە کاتی پێدانی زانیاری پەیوەندیداردا بە شێوازێکی تایبەت ڕەفتاری کرد ئەو زۆئر بە وردی و ڕوونییەوە لە وەڵامی پرسیارەکەی مندا وتی هاریسۆن هەڵوێستێک نهۆمی هەژدەم هەڵوێستەیەک ژووری هەزار و هەشت سەد و شانزە بەرەو مەسعەدەکە ڕام کرد، بەڵام لەپڕ وەستام و گەڕامەوە و بە دەرگاوانەکەم وت، لەمەڕ ئەو شێوازە بەشکۆیەی کە بۆ وەڵامدانەوەی بە پرسیارەکان هەڵتانبژاردووە، پیرۆزباییتان لێ دەکەم، ڕێنمونییەکی ئێوە زۆر ورد و تەواو بوو، ئێوە ئەم کارەتان وەک هونەرمەندێک ئەنجام دا، ئەمە کارێکە نائاسایی. ڕوخساری دەرگاوانەکە لە خۆشیدا گەشایەوە، ئەو منی تێگەیاند هاوکاری ئەم هەڵوێستانە چی بووە و بۆچی ئەو وشانەی بەو جۆرە دەربڕیوە. چەند وشەیەکی کورت لە لایەن منەوە بووە هۆی ئەوەی کە ئەو بۆین باخەکەی توند گرێ بدات لە کاتێکدا من بە مەسعەدە بەرەو نهۆمی هەژدەیەم دەڕۆیشتم هەستم کرد ئەو ڕۆژە کەمێک خۆشبەختیم بۆ تەرازووی گشتی مرۆڤایەتی زیاد کردووە پێویست ناکا بۆ سوود وەرگرتن لە فەلسەفەی ئافەرین و ڕێزلێنان ئێوە باڵوێزی باڵای فەڕەنسا و یاخود سەرۆکی فڵانە یانە بن ئێوە دەتوانن بە بەکاربردنی ئەم فەلسەفەیە ڕۆژانە موعجیزەی گەورە دەست بخەن بۆ نموونە ئەگەر شاگردی خواردنگەیەک لەبری پەتاتەی سورەوەکراو کە داواتان کردبوو پەتاتەی کوڵاوی بۆ هێنابوون باشتر وایە پێی بڵێن ببورە زەحمەتیشت دەدەم من داوای پەتاتەی سورەوەکراوم کردبوو بێگومان ئەو لەوەڵامی ئێوەدا دەڵێت نە هیچ زەحمەت نیە چونکە ڕێزتان لێناوە بەخۆشحاڵیەوە دەستورەکەتان جێبەجێ دەکا بە دەستەواژە کورتەکان وەک ببورن مزاحیمتان بووم و ئایا تکایە مومکینە پێتان خۆشە تکایە و سوپاستانەکەم. هەروەک ڕۆنێک وایە کە چەرخی ژیان ساف و درەوشاوە دەکات و هەروەها بەڵگەیە لەسەر پەروەردەیەکی دروست و جوان. با نموونەیەکی تر بهێنینەوە، ئایا هیچ کامێک لە ڕۆمانەکانی هال کینیتان خوێندۆتەوە؟ ملیۆنەها کەس ئەم ڕۆمانەیان خوێندۆتەوە. کین کوڕی ئاسنگەرێک بوو، زیاتر لە هەشت ساڵ دەرسی نەخوێند، بەڵام کاتێک کە مرد، دەوڵەمەندترین ئەدیبی جیهان بوو. پێشکەوتن و گەشەی کین بەم جۆرە دەستی پێکرد، کە چونکە حەزی لە شیعر بوو، هەموو شیعرەکانی دانتی خوێندەوە. تەنانەت وتارێکی لە ستایشی دانتی پێشکەش کرد، ئەو وتارەشی بۆ خودی دانتی نارد، دانتی زۆر خۆشحاڵ بوو، بێگومان لەبەر خۆیەوە وتی، لە ئەوێک کە وەها گومانێکی باشی لە مەڕ بەهرە و تواناکانی من هەیە، دەبێت زۆر زیرەک بێ، هەر بۆیە دانتی لەم کوڕی ئاسنگەرە داوای کرد تا بێتە لەندەن و ببێتە سکرتێری تایبەتی ئەو، ئەم کارە خاڵێکی وەرچەرخان بوو لە ژیانی کیندا، چونکە ئەو لەو پۆستە نوێیەدا ئەو هەلەی دەست کەوت کە لەگەڵ ئەدیبە هاوچەرخەکاندا ئاشنا بێت. کین بە ڕاوێژ و هاندانی ئەوان هاتە نێو کارێکەوە کە ناوی ئەوی لە ئاسمانی ئەدەبیاتدا بە وشەی درەوشاوە نمایش کرد. خانووەکەی ئەو لە ئایل ئف مان بوو بە ڕووگەی ئومێدەکانی سەرجەم جیهانگەردەکانی دونیا. ئەو ئەو موڵکانەی بەجێهێشت کە لەو سەردەمەدا زیاتر لە دوو ملیۆن و پێنج سەد هەزار دۆلار بەهایان هەبوو. بەڕاست ئەگەر ئەو ئەو وتارەی پێشکەش نەکردبا، هیچ کات لە هەژاری و نەناسراویدا نەیدەتوانی بگاتە ئەو پلەیە، بەم جۆرە توانای باڵای ڕێزگرتن و ئافەرینی گەرموگوڕ لە قوڵایی دڵەوە هەڵدەستێت. دانتی ڕووسینی خۆی بە گرنگ دەزانی و ئەمەش جێی سەرسووڕمان نییە، هەمووان خۆیان بە گرنگ دەزانن، زۆریش گرنگ. ئازیزان و خۆشەویستانم، گوێبیستانی ئازیز. ئاناتول فرانز دەنووسێ، هەر کەسێک خۆی بە چوارچێوەی دونیا دەزانێ، نەتەوەی ئێمەش هەر هەمان بیر و بۆچوونیان دەربارەی خۆیان هەیە. ئایا ئێوە هەست دەکەن باشترن لە ژاپۆنییەک؟ ڕاستییەکەی ئەوەیە کە ژاپۆنییەکان خۆیان بە باشتر لە ئێوە دەزانن. بۆ نموونە ژاپۆنییەکی موحافیزکار ئەگەر ببینێت پیاوێکی سپیپێست لەگەڵ، کچێکی ژاپۆنیدا سەما دەکا بە سەختی توڕە دەبێ ئایە ئێوە خۆتان لە هیندیەکان بە باشتر دەزانن ئەمە شتێکە ئێوە بۆ خۆتانی دادەنێن بەڵام خودی هیندیەکان ملیۆنەها هیندی بە ڕادەیەک خۆیان لە ئێوە بە زیاتر دەزانن کە ئەگەر تەنانەت سێبەرەکەشتان بکەوێتە سەر خواردنەکەیان ئەوە ئەو خواردنە بە پیس و ناپاک دەزانن تەنانەت دەستیشی بۆ نابەن. ئایە ئێوە خۆتان لە ئەسکیمۆکان بە باشتر دەزانن؟ ئەمەشیان بۆچوونی خۆتانە. ئایە دەتانەوێت بزانن کە ئەسکیمۆکان دەربارەی ئێوە چۆن بیر دەکەنەوە؟ لە نێوان ئەسکیمۆکاندا کەسانێکی بەتاڵە و خوێڕی هەن کە ئامادە نین کار بکەن. پێتان دەڵێن سپیپێست. ئەم وشەیە گەورەترین جنێوە لە زمانی ئەسکیمۆکاندا. هەر نەتەوەیەک خۆی بە باشتر دەزانێت لە نەتەوەیەکی تر و ئەم هەستە نیشتیمانپەروەری دروست دەکات و هۆکاری شەڕ و ئاژاوەیە. ڕاستییەکەی ئەوەیە هەر مرۆڤێک کە ئێوە دەیبینن بە جۆرێک خۆی لە ئێوە بە باشتر دەزانێت و، ڕێگەیەکی دڵنیا بۆ چوونە ناو دڵی ئەوەیە کە گرنگ بوونی ئەو کەسە لەو دونیا بچووکەی خۆیدا دووپات بکەنەوە و دانی پێدابنێن ئەوەش نەک بە ساختە و درۆ بەڵکو لە سەر بنەمای پاکی و خۆشەویستی. بەڕێزان وتەکەی ئیمرسۆن تان لە بیردا هەبێ، هەر پیاوێک کە دەبینم لە بوارێکەوە لە من باشترە و لەو بوارە تایبەتییەدا کە ئەو لە من باشترە دەتوانم شتێکی لێ فێر بم. بەشی خەماوی ئەم داستانە ئەوەیە کە زۆربەی کات ئەو کەسانەی کە کەمتر لە هەمووان شیاوی ئەوەن، خۆیان بە شت بزانن، زیاتر لە هەمووان هەستی ناوەوەی نا لێهاتوویی خۆیان بە شێوازی پڕوپاگەندە و خۆ دەرخستنی نابەجێ دەردەخەن کە زۆر نەشیاو و نالەبارە. هەر بەو جۆرە شکسپیر دەڵێ، ئەی مرۆڤی لە خۆ بایی، تۆ لەگەڵ بە دەستهێنانی کەمترین دەسەڵاتدا لە ژێر ئەم ئاسمانەدا، دەست دەدەیتە هەندێک کار کە فریشتەکان دەخەیتە گریان. من بۆ ئێوە سێ داستان لەو بازرگانانە دەگێڕمەوە کە لە خولەکانی مندا بەشدار بوون و بنەماکانی ئەم کتێبەیان بە سەرکەوتوویی بەکار بردووە. ئازیزان یەکەم داستانی پارێزەرێکی دادگای کانتیک کە وای بە باش دەزانی ناوی لە بەر خزمەکانی دەرنەکەوێ ئێمە لێرەدا ئەو بە ناوی بەڕێز ڕ ناو دەبەین پاش ماوەیەک بەشداربوونی لە خولەکانی مندا ئەو هاوڕێ لەگەڵ ژنەکەیدا بە سواری ئۆتۆمبێل چوون بۆ لاک ئایلەند تا سەردانێکی خزمانی ژنەکەی بکا ئەوی لەگەڵ پورە پیرەکەی خۆیدا بەجێ هێشت و خۆی چووە سەردانی لە خزمە لاوەکانی لەبەرئەوەی کە قەرار کرابوو کە ڕ دەربارەی ئەمەی کە چۆن بنەما پەیوەندیدارەکان بەڕێز گرتن و ستایش کردن بگرێتتە خزمەت و قسە بکات بۆیە ئەو وای بە باش زانی کە ئەم کارەی لە پورە پیرەکەی هاوسەرەکەیەوە دەست پێ بکات هەر بۆیە سەیرێکی دەورو بەری خانوەکەی کرد تا ببینێ چ شتێک جێی بایەخە کە بە واقیعی پێویست بە ستایش بکات ئەو پرسیاری کرد وەک شتێ ئەم خانوە لە ساڵی هەزار و هەشت سەد و نەوەد دا دروست کراوە ئەو وتی ئەو خانوەم وەبیر دێنێتەوە کە تیایدا لە دایک بووم. خانویەکی جوانە باش دروست کراوە ژورەکانی گەورە و جێدارن هەر وەک دەزانن چیدی لەم خانوە دروست ناکەن ژنە پیرەکە دانی بە قسەکەم دانا وتی ڕاست دەڵێن لاوەکانی ئەمڕۆ بایەخ بە خانوە جوانەکان نادەن ئەوەی ئەوان دەیانەوێت ئاپارتمانێکی بچوکە سەلاجەیەکی کارەبا و پاشان گەڕانەوە بە ملاو لادا ئەو لە کاتێکدا کە دەنگی بە هۆی وەبیر هێنانەوەی یاداوەریە شیرینەکانی ڕابردوی دەلەرزی بەردەوام بو. ئەم خانوە خەیاڵیە؟ عاشق دروستی کردووە من و مێردەکەم چەندەها ساڵ خەوی ئەم خانوومان دەبینی تا ئەمەی کە سەرەنجام دروستمان کرد بۆ دروستکردنیشی سوودمان لە ئەندازیار نەبینی بەڵکو خۆمان نەخشەکەیمان داڕشت هەر بۆیە پورێ هەموو خانووەکەی پیشاندا و ئەویش هەموو ئەو شتە بەنرخانەی کە لە میانی سەفەرەکانیدا کڕیبوونی و هەموو تەمەنی خۆی وەک چاوی پاراستبوونی پیشانیدا کە بریتی بوون لە شاڵی کاتژمیر، تاقمی چایی ئینگلیزی، قاپ و قاچاخی چینی، پێخەف و کورسی فەڕەنسی، تابلۆی ئیتالی و پەردەی ئاوریشمی کە ڕۆژگارێک لە قەڵایەکی فەڕەنسیدا هەڵواسرابوو. بەڕێز ڕا وتی، پاش ئەمەی کە خانووەکەی پیشاندا، منی بردە گەراجەکە، لەوێ ئۆتۆمبێلێکی نیوە تازەم بینی لە جۆری پاکار. پیرێژنەکە زۆئر بە هێمنییەوە وتی، مێردەکەم کەمێک بەر لەوەی کە بمرێت ئەو ئۆتۆمبێلەکەی بۆ کڕیم. لەو کاتەی کە ئەو مردووە من چیدی سواری نەبووم. چونکە ئێوە حەزتان لە شتی جوانە، ئەوا دەمەوێ ئەم ئۆتۆمبێلەتان پێشکەش بکەم. ئەو وتی، پورێ گیان ئێوە شەرمەزارم دەکەن، من بێگومان بە دەستبڵاوی ئێوە ئافەرین دەڵێم، بەڵام ناتوانم خەڵاتەکەتان قبوڵ بکەم، چونکە من تەنانەت خزمی ئێوەش نیم و سەرەڕای ئەوەش من خۆم ئۆتۆمبێلێکی نوێم هەیە و ئێوەش خزمی زۆرتان هەیە کە حەز دەکەن سواری ئۆتۆمبێلەکەی ئێوە ببن. پیرەژنەکە هاواری کرد، خزمان؟ بەڵێ، خزمانێکم هەیە کە چاوەڕێن من بمرم تاکو ئەوان ببنە خاوەنی ئۆتۆمبێلەکەم، بەڵام خەیاڵیان خاوە. من پێم وت، ئەگەر ناتانەوێت ئۆتۆمبێلەکەتان بدەن بە خزمێکتان، ئەوا دەتوانن بە ئاسانی بیفرۆشن بە کڕیارێکی دەستی دووەم. ئەو هاواری کرد، بیفرۆشم؟ خەیاڵ دەکەن ئەم ئۆتۆمبێلە دەفرۆشم؟ پێتان وایە توانای ئەوەم هەیە؟ کە ببینم بێگانەکان سواری ئەم ئۆتۆمبێلە ببن کە یادگاری مێردەکەمە، تەنانەت خەوی فرۆشتنیشی نابینم و بەنیازم خەڵاتی ئێوەی بکەم، چونکە ئێوە حەزتان لە شتی جوانە. ئازیزان ئەو هەوڵی دا ئۆتۆمبێلەکە وەرنەگرێ، بەڵام نەیتوانی، چونکە هەستی پیرەژنەکە بریندار دەبوو. ئەم خاتوونە بەساڵاچۆ بە تەنیا لەگەڵ شاڵە کشمیرییەکان و شتی ئەنتیکە فەڕەنسییەکان و یاداوەرییەکانیدا لە خانوویەکی گەورەدا دەژیا. کەمێک سۆزی ئەو بوو ئەو سەردەمێک لاو و جوان بوو ژمارەیەکی زۆر کوشتەی جانی ئەو بوون ڕۆژگارێک بە یارمەتی عەشق خانوویەکی بۆ خۆی دروست کردبوو بۆ جوان کردنی ئەو خانووە لە تێکڕای وڵاتە ئەوروپیەکانەوە کۆمەڵە شتێکی تێدا کۆ کردبۆوە بەڵام ئێستا لە سەردەمی پیریدا تینووی کەمێک سۆز بوو کەمێک سۆزی واقعی و هەموو ئاشناکانی ئەم سۆزە کەمەشیان پێ ڕەوا نەبینی ئەوکات لەناکاو هەر وەک کانییەکی ئاوی زوڵاڵ کە لە ناوەڕاستی بیابانێکدا پەیدا دەبێت، ئەوەی کە لە دەوروبەری بوو دەستی کەوت و لە تا و چاکەدانەوە نەیتوانی هیچ شتێک بێجگە لە ئۆتۆمبێلێکی دەرخەری ئەم سۆز و هەستەی خەڵات بکات. با نموونەیەکی تر بهێنمەوە. بێژەری ئەم داستانە دوناڵد میم مک ماهونە کە سەرۆکی دامەزراوەی ئەندازیاری لێوی سوالنتینە لە نیۆیۆرک. کەمێک پاش ئەوەی کە وتارێکم دەربارەی چۆن دەتوانرێت هاوڕێ دەست بخرێت و لەسەر خەڵک کاریگەری دروست بکرێن بیست، سەرگەرمی نەخشەکێشانی موڵکی پارێزەرێکی ناسراوی دادگا بووم. ئەو کات پارێزەری ناوبراو لە خانووەکەی هاتە دەرێ تا چەند پێشنیارێکم دەربارەی ئەمەی کە پێویستە نەمامەکان و گڵۆ بازرگانەکان لە کوێدا بچێنرێن پێشکەش بکات. من وتم، جەنابی قازی ئێوە سەرگەرمییەکی باڵاتان هەیە. من زۆرم حەز لە سەگەکانی ئێوەیە. وەک ئاشکرایە هەموو ساڵێک سەگەکانی ئێوە لەو نمایشگەیەدا کە لە گۆڕەپانی مریسون ئامادە دەکرێ پلەی یەکەم بەدەست دەهێنن، کاریگەری ئەم ئافەرینە بچووکە زۆر زۆر بوو. قازی لە وەڵامدا وتی، بەڵێ من لەگەڵ سەگەکانمدا زۆر خۆش ڕادەبوێرم. ئایا حەز ناکەن خەڵاتەکەیان ببینن؟ ئەو نزیکەی سەعاتێکی سەرف کرد تاکوو سەگەکان و خەڵاتەکانیانی پێ پیشان دام. ئەو تەنانەت شەجەرەنامەکانی ئەوانی بۆ هێنام و باسی کاریگەری وەچەیانی بۆ کردم. پاشان ڕووی کردە من و وتی، ئایا ئێوە کوڕێکی بچووکتان هەیە؟ وتم بەڵێ هەمە، وتی ئایا ئەو حەز ناکات توولەیەکی هەبێت؟ وتم بۆچی نا، زۆریش بە شەوق و زەوق دەبێت و لە خۆشیدا ڕووخساری سوور هەڵدەگەڕێ. قازی وتی، زۆر باشە، لەم حاڵەدا من یەکێک لە توولەکانی پێ دەبەخشم. بەڕێزان پاشان دەستی کرد بە هەندێک ڕوونکردنەوە دەربارەی چۆنێتی خۆراک پێدانی توولەکە و هەڵوێستەیەکی کرد و وتی ئێوە دەستوورەکانی من لەبیر دەکەن هەربۆیە لەسەر پارچەیەک کاغەز دەینووسم. قازی چووە ژوورەوە و شەجەرەنامەی سەگەکەی لەگەڵ دەستوورە پەیوەندیدارەکان لەسەر کاغەزێ تایپ کرد و دایە دەستم. لە کاتێکدا تولەکە سەد دۆلار بەهای هەبوو، ئەو یەک سەعات و پانزە خولەک کاتی خۆی سەرفی گفتوگۆ کرد لەگەڵ مندا و ئەمەش زیاتر لەبەر ئەوە بوو کە من بە گەرموگوڕییەوە باسی سەرگەرمی و سەرکەوتنەکانی ئەوم کردبوو ستایشم کردبوو. جۆرج ئیستمن کە بە ئەندازەی کداک ناوبانگی هەبوو، فیلمی ڕونیی داهێنا و هەر بەهۆی ئەم جۆرە فیلمەوە بوو کە توانرا وێنەی جوڵراو دابهێنرێت. ئەم پیاوە سەد ملیۆن دۆلاری بەدەست هێنا و بۆ یەکێک لە بەناوبانگترین بازرگانەکانی جیهان، لەگەڵ ئەمەشدا هەروەک من و ئێوە تینووی بایەخ پێدران و نەرمونیانی بوو. نمونە، چەند ساڵێک پێش ئێستا ئیتمەن بە یادی دایکەوە فێرگەیەکی مۆسیقای لە ڕۆژ سترۆ و هەروەها شانۆیەکی بە ناوی ئەوەوە دروست کرد. جیمز ئادامسۆن، سەرۆکی دامەزراوەیەک لە نیۆیۆرک دەیویست پێشنیاری ئامادەکردنی کورسیەکان بۆ شانۆی ناوبراو ئیستمن بۆ خۆی دەستەبەر بکا. هەر بۆیە کاتێکی بۆ چاوپێکەوتن لەگەڵ بەڕێز. ئیتمندا ڕێکخست کاتێک ئەدامسۆن چووە ژوورێ میعمارەکە وتی من دەزانم ئێوە بە نیازن ئەم پێشنیارە وەرگرن بەڵام ئێستا دەتوانم پێتان بڵێم تەنها پێنج خولەک مەجالت هەیە بچیتە لای جۆرج چونکە جۆرج ورد و سەختگرە هەر بۆیە چیت هەیە خێرا بیڵێ و خێرا وەرە دەرەوە ئەدامسۆن هەروەها ئامادەی ئەم مەرجە بوو کاتێک کەڕێیان پێدا چووە ژوورەکەی بینی کا بەڕێز ئیستمن بە سەر کۆمەڵە کاغەزێکدا چماوەتەوە کە لەسەر مێزەکەی دانرابوون. پاش چوونە ژوورەوەی ئادامسۆن بەڕێز ئیستمن سەری هەڵبڕی و چاویلکەکەی لە چاو لابرد و بەرەو لای ئەندازیار و بەڕێز ئادامسون چوو. وتی. بەڕێزان بەیانیتان باش. بفەرموون دەتوانم چ خزمەتێکتان بکەم؟ میعمارەکە ئەو دوانەی بە یەکتر ناساند و پاشان بەڕێز ئادامسۆن وتی. بەڕێز ئیتمن لەو کاتەیدا کە ئێمە چاوەڕێی ئێوە بووین من پەرۆشی ژووری کارەکەی ئێوە بووم. ئەگەر خۆم وەها ژوورێکم هەبوایە بەو پەڕی حەز و خواستەوە تیایدا سەرگەرمی کارکردن دەبووم. بۆ زانیاریتان من پیشەم ئامادەکردنی تەختەی دیوار پۆشە و لە هەموو تەمەنمدا وەها نووسینگەیەکی جوانم نەبینیوە جۆرج ئیستمن وەڵامی دایەوە ئێوە شتێکم بیردەخەنەوە کە بە گشتی لە بیرم کردبوو زۆر جوانە وانییە؟ کاتێک کە بۆ یەکەم جار دروست کرا من زۆر کارکردنم لەم ژوورەدا پێ خۆش بوو بەڵام ئێستا بەو هەموو گرفتارییەوە فکرە پەرێشانە جۆراوجۆرانەم تەنانەت هەندێ جار بە هەفتە نایبینم ئادامسۆن چەند هەنگاوێکی بەرەو پێشەوە نا و دەستێکی هێنا بە یەکێک لەو تەختە دیوارانەدا وتی، وابزانم ئەمە بە ڕووی ئینگلیزییە، وانییە؟ کەمێک جیاوازی هەیە لەگەڵ بە ڕووی ئیتالیدا. بەڕێز ئیستمن وەڵامی دایەوە، بەڵێ ئەم بە ڕووە ئینگلیزییە لە بەریتانیاوە هێنراوە و ئەمە دۆستێکم بۆی هەڵبژاردووم کە شارەزاییەکی باشی لە بواری جۆرەکانی تەختەدا هەیە. پاشان ئیتمن هەموو ژوورەکەی پیشان دام و ئاماژەی دا بە گونجاوی تەختەکان، ڕەنگەکان، هەڵکۆڵینە دەستییەکان و بەشەکانی تر. کە لەسەر داخوازی خۆی کرابوون. کاتێک کە ئەوان لە ژوورەکەدا بەیەکەوە ئەملاولایان دەکرد، لەبەردەم پەنجەرەیەکدا وەستان و جۆرج ئیستمن بە ئاهەنگێکی هێمنانە و لەسەرخۆ ئاماژەی کرد بە چەند دامەزراوەیەکی خێرخوازی و مرۆڤدۆست و ئەوانیش بریتی بوون لە، ڕۆچستەر، نەخۆشخانەی گشتی، نەخۆشخانەی هیوم و پاتیک، خانەی دۆستان و نەخۆشخانەی مناڵان. بەڕێز ئادامسۆن لەمەڕ ئەو شێوازە نایابەی کە لە خەرجکردنی پارەکانی خۆیدا بۆ کەمکردنەوەی دەردەکانی مرۆڤ بەکاری گرتبوو، پیرۆزبایی لە ئەو کرد. پاشان جۆرج ئیتمن سندوقێکی شووشەیی کردەوە و لەناویدا یەکەمین کامێرای فۆتۆگرافی کە ئەو ببووە خاوەنی و لە بریتانیا کڕیبووی هێنایە دەرەوە. ئادامسۆن بە درێژی دەربارەی هەوڵ و کۆششە سەرەتاییەکانی خۆی بۆ چوونە ناو کار و کاسپییەوە کۆمەڵە پرسیارێکی کرد و بەڕێز ئیتمن هەروەها بە هەستێکی واقیعییەوە باسی کرد کە چۆن لە منداڵیدا هەژار بووە دایکە بێوژنەکەی لە ماڵەوەیاندا شوێنێکی برینپێچی تەرخان کردبوو خۆشی ڕۆژانە بڕی پێنج سەنت لە فەرمانگەیەکی قەرەبووی کۆمەڵایەتیدا دەستبەکار بوو لەو ڕۆژانەدا ترسی هەژاری شەو و ڕۆژ ئازاری دەدا، ئەو هەوڵی بە ڕادەی پێویست دەدا کە پارە بەدەست بێنێ، تاکوو دایکی لە برین پێچیدا ئەو هەموو ڕەنجە نەکێشێ. بەڕێز ئادامسۆن دووبارە کۆمەڵە پرسیارێکی لێ کرد و لە کاتێکدا سەرتاپێ گوێی ڕاگرتبوو، گوێی لە داستانەکەی ئەو گرت کە دەربارەی ئەزموونەکانی بوو کە لە سەر شووشە وێنەگرتن بە دەستی هێنابوو. ئەو بۆی دەرکەوت کە چۆن بە درێژایی ڕۆژ لە نووسینگەکەیدا چالاکی دەنوێنێ و شەو و ڕۆژ شووشەی وێنەگرتنی خستۆتە ژێر تاقیکردنەوەوە، لە کاتێکدا ماددە کیمیاییەکان خەریکی شیبوونەوە بوون، کەمێک وەنەوزی داوە و هەندێک جاریش دوانزە سەعاتی تەواو بە بێ ئەمەی جلوبەرگەکانی لابات کاری دەکرد و هەندێک جاریش کەمێک خەوتووە. جیمز ئادامسۆن لە سەعات پانزە و دە خولەک چووەتە ژوورەکەی ئیستمنەوە و ئاگادار کرابوو کە نابێت زیاتر لە پێنج خولەک لەوێ بمێنێتەوە، بەڵام ئێستا یەک سەعات نا، بەڵکو دوو سەعات تێپەڕیبوو. هێشتاش هەردووکیان سەرگەرمی قسەکردن بوون، سەرەنجام جۆرج ئیستمن ڕووی کردە ئادامسۆن و وتی، کۆتا جار کە لە ژاپۆن بووم، چەند کورسییەکم کڕی و هێنامنەوە بۆ ماڵەوە و لە دیوەخانەکەدا دامنان، بەڵام بەداخەوە هەتاو ڕەنگەکەی بردن، هەر بۆیە چەند ڕۆژ لەمەوپێش چوومە شار و بڕێک ڕەنگم کڕی و خۆم کورسییەکانم ڕەنگ کرد. ئایا ئێوە پێتان خۆشە ببینن کە چۆن کورسییەکانم ڕەنگ کردووە؟ زۆر باشە، هەر بۆیە بێن بۆ ماڵی من لەگەڵ مندا نانی نیوەڕۆ بفەرموون تاکوو کورسییەکانیشتان پێ نیشان بدەم. پاش خوانی نیوەڕۆ بفەرموون تاکوو کورسییەکانیشتان پێ نیشان بدەم. بدەم. پاشخوا نینۆڕۆ بەڕێز ئیستمن ئەو کورسیانەی کە لە ژاپۆنەوە هێنابوو بە ئادامسۆن پیشانی دا. هەر یەک لەو کورسیانە زیاتر یەک دۆلار و نیو نرخیان نەبوو. بەڵام جۆرج ئیستمن کە سەد لیۆن دۆلاری لە بازرگانیدا سوود کردبوو، بەم کورسیانەوە دەنازی چونکە خۆی ڕەنجی کردبوون. پێشنیازی تایبەت بە کورسییەکان زیاتر بوو لە نۆ هەزار دۆلار. وا دەزانن پێشنیازەکە بە کێ درا؟ بە جیمس ئادامسۆن یاخود یەکێک لە ڕکابەرەکانی. لەو کاتەوە تا کاتی مردنی بەڕێز ئیستمن، ئەو و جیمس ئادامسۆن بەردەوام دۆستی یەک بوون. وەها شێوازێکی موعجیزەئاسای ڕێزلێنان و ستایشکردن دەبێت لە چ جێگەیەکدا بەکار بهێنرێ. بۆچی هەر لە ئێستاوە لە ماڵەوەدا لەم شێوازە سوود وەرنەگرین؟ من شوێنێک شک نابەم کە زیاتر لە ماڵەوە پێویستمان پێی هەبێت و لەگەڵ ئەمەش کەمتر لە هەموو ماڵەوە سوودی لێ دەبینرێ. بێگومان هاوسەرەکەتان، سیفاتی جوانیشی هەیە هیچ نەبێ سەردەمانێک ئەو سیفەتانەتان تیا شک بردووە هەر بۆیە با هاوسەرتان گرتووە بەڵام بڵێن بزانم ئێستە چەند ماوەیەکە ستایشی ئەوتان کردووە بەڵێ چەند ماوەیەکە چەند ساڵێک لەمەوبەر چوومە سەرچاوەی ڕووباری میرامیچی لە نیو برنسویک بۆ ڕاوەماسی و بە تەنیا لە خێمەیەکدا لە بێشەڵانەکانی کەنەدا دا ژیام تاکە شتێک کە دەمتوانی لەو جێگەیە بۆ خوێندنەوە دەستی بخەم ڕۆژنامەی ناوچەیی بوو هەرچی لەو ڕۆژنامەیە دابوو بە تێکڕای ئاگادارییەکانی و وتارێکی دۆرۆتی دیکسیشم خوێندەوە. ئەو وتارە بە ڕاددەیەک باش بوو کە بە مەقەست بڕیم و خستمە لاوە. لەم وتارەدا نووسیبووی، لە بیستنی ئەو ئامۆژگاریانەی کە بۆ بووکەکان دەوترێت ماندوو بووە و دەڵێت پێویستە کەسێک پەیدا بێت کە زاواکان بباتە کەنارێکەوە ئەم ئامۆژگارییانەی خوارەوەیان بکات، تا کاتێک کە سنگبلارنی ماچ نەکەی هاوسەرگیری مەکە. ستایش و پیاهەڵدان لە یەک ژن پێش هاوسەرگیری بابەتێکە کە پەیوەستە بە مەیل و حەزی کەسیی تاکەکانەوە، بەڵام ستایشکردن و پیاهەڵدان لێی پاش هاوسەرگیری کارێکی پێویستە و هۆکارێکە بۆ دەستەبەرکردنی ئاسایشی کەسی. هاوسەرگیری شوێنی پاکی و بێگەردی نییە، بەڵکو گۆڕەپانی دیپلۆماسییە. ئەگەر دەتانەوێت ڕۆژانە خواردنی شاهانە بخۆن، هەرگیز لە خانەدانی هاوسەرەکەتان بەدگۆیی نەکەن و یاخود بەراوردێکی ئازاردەر نەکەن لەنێوان خواردنی ئەو و خواردنی دایکتاندا. بەڵکو بە پێچەوانەوە هەمیشە لە خانەدانی ئەو بڵێن و بە ئاشکرا پیرۆزبایی لە خۆتان بکەن کە لەگەڵ ژنێکی وادا هاوسەریتان کردووە کە هەروەک ڤینۆس جوانە و هەروەک مینرڤا عاقڵە و هەروەک میری ئان شایستە و شیاوە تەنانەت کاتێک کە کەباب وەکو چەرمە و شێو وەکو پشکۆیە ئەوا گلەیی نەکەن تەنها بڵێن خواردنەکە تایبەتمەندی تەواوی خۆی نییە لەم حاڵەدا هاوسەرەکەتان ئەوپەڕی هەوڵی خۆی دەدا تا چاکترین خواردن ئامادە بکا ئەم کارە لەناکاو مەکەن. چونکە لەو حاڵەتەدا ئەو لەمەڕ ئێوە تووشی بەدگومانی دەبێت و بەڵام ئەمشەو یاخود سبەی شەو چەند دەستە گوڵ و چەند دەستە گوڵ و پاکەتێک شیرینی بۆ بهێنەرەوە تەنها پێی بڵێن بەڵێ ئەم کارەم دەبوو بکردایە بێگومان ئەم کارە بکەن و زەردەخەنەیەک و چەند وشەیەکی سۆزداری پێ ببەخشن ئەگەر ژن و مێردێکی زیاتر ئەم شێوە ڕەفتارەیان هەبوایە ئەوا لە شەش هاوسەرگیریدا یەکێکیان تووشی شکست و جیابوونەوە دەهات ئایا دەتانەوێت بزانن چۆن دەتوانن ژنێک ناچار بکەن کە ئێوەی خۆش بوێت نهێنیەکەی لەمەدایە. ئەوەی دەیڵێم بیرۆکەی خۆم نییە، بیروڕای دوروتی دیکسە، ئەو جارێکیان لەگەڵ پیاوێکدا گفتوگۆی کرد کە دڵی بیست و یەک ژنی بە لای خۆیدا ڕاکێشابوو، با ئەوەش بڵێم ئەم گفتوگۆیە لە زینداندا بە ئەنجام گەیشت، کاتێک کە دوروتی یکس پرسیاری لێ نوسخەی بەدەستهێنانی دڵی خانمەکان چییە؟ ئەو لە وەڵامدا وتی زۆر سادەیە، هەمیشە لەگەڵ ژنێکدا کە دەتانەوێت دڵی دەستبخەن دەربارەی خۆی گفتوگۆ بکەن، هەر ئەم تاکتیکەش دەربارەی پیاوان کاریگەری خۆی دەبێت. دیسڕائیلی کە یەکێک لە گەورەترینی ئەو پیاوانە بوو کە بەسەر ئیمپراتۆری ئینگلیزیدا فەرمانڕەوایی کرد دەڵێ، لەگەڵ پیاوێک دەربارەی خۆی قسە بکەن، لەم حاڵەتەدا ئەو چەندەها سەعات گوێ لە قسەکانتان دەگرێ. کەواتە ئەگەر دەتانەوێت خەڵک ئێوەی خۆش بوێ بنەمایەکی تری ئەمەیە کارێک بکەن کە لایەنی بەرامبەر هەست بە گرنگی بکات و ئەو کارەش بە پاکی بکەن. ئێستا ئێوە ماوەیەکە ئەم کتێبە دەخوێننەوە. جا ئێستا بنەما فەلسەفیەکانی ئەم کتێبە دەربارەی نزیکترین و ئاشنایانی خۆتان بەکار بهێنن ئەوسا کاریگەریەکانی ببینن. کورتەی، بە تێکڕایی بەشی دووەم. شەش ڕێگە بۆ دەستەبەر کردنی دۆستایەتی کەسانی تر. بنەمای یەکەم، دەربەستی کەسانی تر بن. بنەمای دووهەم، سەردەخەنە بکەن. بنەمای سێیەم، لەبیرتان نەچێ کە دڵی کەسێک شیرینترین و گرنگترین دەنگە لە هەر کاتێکدا. بنەمای چوارەم، گوێگرێکی باش بن. خەڵکی هان بدەن تا دەربارەی خۆیان قسە بکەن، بنەمای پێنجەم، دەربارەی ئەو شتە قسە بکەن کە جێی حەزی بەرامبەرەکەتانە، بنەمای شەشەم، شتێک بکەن کە بەرامبەر خۆی بە گرنگ بزانێ و بە پاکی و بێگەردیش ئەم کارە بکەن.